خۆشم دەوێی بۆیە جانم پێشکەش کردووی خۆشم دەوێی هەناسەکەم دڵنیا بە تا دوا نەفەس بەڕادەیەک بۆ دەسووتێن کەس وا نەسووت تا بێ بۆ کەس بەر لەوەی تۆ بناسم من خۆم نەم دەزانی کە چێم بەڵام ئێستا باش ئەزانم. بە خۆشەویستی تۆوە ئەژیێم خۆشم دەوێی بێجگە لە تۆ دڵم بە کەسی دی نابێتەوە ئەو ساتانە خۆشحاڵم ڕێم ئەکەوێتە ڕێتەوە خۆشم ئەوێت و تۆ لە ناخما گەورەترین ئیمبراتۆری تاکە تکا لێت ئەەکەم نەکەی دڵت لێم بگۆڕی نەکەی دڵت. لێم بگۆڕی. هیچم نییە پێ ببەخشم تەنیا دڵی سەرشێت بێ ئەوەی کە تۆ بزانی بۆ هەموو شوێنێ لەگەڵ تا دێت تاوانی شێت چییە لای تۆ سزای بدەیت بە دڵی خۆت تەنیا تەنیا ئەوە بزانە دوای مردنیش هەر شێتم وت لە ئاستۆدا زمان لاڵە تۆ یەک پارچە سۆزوەستی گشت شاعری ئەم دنیاە کۆکەمەوە بۆ پێناسەت. بە هەزاران شعر بڵێن هێشتا ناگەن بە هەناست دەڵێم بڵێ هەناسەکەم پێناسەی چیت لە من ئەوێ من هەر ئەوەندە ئەزانم لە ڕۆحی خۆم تۆم خۆشتر ئەوێ